سلام علیکم مامە. وعلیکم السلام ورحمە اللە وبرکات سڵاو لە ئومەوی دوێنێ و عومەری ئەمڕۆ. من ئومەویم و باو باپیرانیشم هەر ئومەوی بووە مامە. ئەوە چیە دیارە بووی بە شوان. زۆر دواکەوتم لە تۆ گەر ڕاستێکت بوێت ئەوە لە بیرمان کرد تا ئەو کەسەی بیری هێناینەوە کە بیر ناکاتەوە. هەڵەت کرد یا لە بیرت کرد یا بە بیرت هاتەوە. قەرزی تۆمان لەسەرە بۆ پیاوەتی و چاکەت. ئێمە کە هاتینە خوارەوە ڕێگاکەمان یەکسەر بەرەو دیمەشق بوو. یاخوا بەخێر بێی فەرموو. دەتەوێت کوپەکە بشۆی پێش ئەوەی ئاوەکە بخۆیتەوە؟ خودا بەرەکەت ببارێنێ بەسەرتا. وە هەروەها کوپەکەی ئێوەش زۆر پاکترە پارێزگاری لێ بکە. خوا لێت ڕازی بێت. کوڕی گەورەم لەگەڵ پێشەوایەتیدا چۆنی؟ ئێستا بە گەورەم بانگت بکەم ها؟ گەورەی من و گەورەی تۆ ئەوەیە کە کاری پیاوچاکانی لە دەستە. خودا چاکەت بۆ بکا و مناڵی ساڵحت پێ ببەخشێ. لە منداڵە چاکەکان دەبن ان شاء اللە. پرسیارم کرد وڵامت نەبوو لەگەڵ پێشەوایەتیدا چۆنی من نزیکترین کەسم بۆ خزمایەتی و وە دوورترین کەسم لە کاتی دەسەڵات چێ دەزانێ بەیانی دەبی بەچی خدای گەورە لە قورآانی پیرۆزدا دەفەرموێ قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العظيم صدق الله العظيم ناوی چیت لە کوڕەکەت ناوە؟ نزیکترین ناو بۆ کوڕەزاکان ناوی باو و باپیرانیانە یا مامەکانیان یا خاڵەکانیان. ناوەکەی لە کامە باپیریانی نزیکە؟ ناوم لێ نا بە ناوی باپیری دایکیەوە عومەر. زۆر سڵاو لە باوکت بکە پێی بڵێ مەڕ و ماڵاتەکەت بۆ قەرز و بازرگانی نییە مەڕ و ماڵاتەکەت ببە و بیبەخشە لە ڕێی خودا بەشکەم خودا لێت ڕازی بێت. ئەوە دیاریە لە منەوە بۆ تۆ مامە. بە هیچ شێوەیەک مامت توڕە مەکە کە ناوم نازانی ئامۆژگاریت دەکەم کوڕەکەت فێری چاکە بکە و بەڵکو وەکو باپیری دەربچێت. کام باپیری؟ ئەگەر منت نەبینی بە دوامدا مەگەڕێ و ئاگاداری کوڕەکەت بە، بەڵام هەموو ئەو کەسانەی دەور و پشتت چ خزمەتکار چ پاسەوان هەتا تووشی ئەو موسیبەتە نەبی کە باپیری تووشی بوو عومەری کوڕی خەتاب ئەی باوکی عومەری دووەم ان شاء اللە. خێر دەبێت ان شاء اللە. خۆت ئامادە بکە ستار لە بەیانی دەڕۆین بۆ میسر. بۆ میسر؟ بەڵێ ئەمڕۆ سەفەر بکەین باشترە لە بەیانی. چی ڕووی داوە؟ هەموو ڕۆژێک کاری خۆی هەیە. دەچین بۆ شارێک لە ناو میسر. ئەو شارەی میسریش پێی دەڵێن حەلوان. حەلوان؟ یاخوا هەموو ڕۆژێکت هەر خۆشی بێت باوکی عومەر. هەندێک ئاوم بۆ بێنە بۆ دەستنوێژ. بەڵێ خانمەکەم. هەندێک ئاو بۆ دەستنوێژ. چی لە من دەشاریتەوە عەبدولعەزیز؟ دەچین بۆ شارێک کە من هەڵگری ئەمانەتێکم لەوێ و کاروباری زۆری تیایە. ئەگەر پێت بڵێم دەبێ ئەوە نهێنی بێت، هەرچییەک بە تۆ بڵێم نابێت هیچم لێ بپرسی. بەڵام ئەوە چی هەڵگرتووە؟ وابزانم ئەوە هەوا خۆیەتی بەڵام لە کوێ بۆ کوێ؟ ڕەحمەت لەو ڕۆژگارەی داهاتوو چی بۆمان هەڵگرتووە؟ مزاحیم، بەڵێ گەورەم. بەردەوام بن لە ڕۆیشتنەکەتان، ئێستا من دەگەڕێمەوە. بۆ کوێ دەڕۆی گەورەم؟ ئاوها بڵێ هەر کاتێ ئاوی نیلت خواردەوە. ئاوی نیل؟ چۆن زانیت؟ ئەو کەسەی خۆی بە تێگەیشت و دانێ ئەوە هیچ شتێک نازانێ. ئەوە ڕێگای میسرە. لە خۆم زیاتر کەسی تر نازانێ من بۆ کوێ دەڕۆم. چەند زوو لە بیرت کرد کە بۆ کوێ دەڕۆی؟ لە بیرم کرد؟ چۆن ئەو شوێنە لە بیر دەکەم کە من بۆی دەڕۆم؟ ئەی ئەوە نییە؟ ئەوە نییە؟ ڕووت بەرەو شوێنی مەبەست نییە کە بە تەمای بۆی بڕۆی، بەڵام بۆ ئەو شوێنە دەڕۆی کە لێی هاتی. من لە دیمەشقەوە هاتووم و مەبەستەکەشم میسرە. ومن حيث خرجت فول وجهك شطر المسجد الحرام وحيثما كنتم فولوا وجهكم شطره لئلا يكون للناس عليكم حجة إلا الذين ظلموا منهم فلا تخشوهم واخشوني وليتم نعمتي عليكم لعلكم تهتدون صدق اللە العظیم صدق اللە العظیم خودا لە هەموومان خۆش بێت ڕووم بۆ ئەو شوێنەیە کە پێشەوا ئیمانداران منی ناردووە بۆ سەرۆکایەتی میسڕ. باشە ئەو تۆی نارد؟ بەڵێ ئەو منی نارد لەسەر ئیزنی خودا. با ئاخاوتنەکانت هەر بەو جۆرە بێ. ئاخاوتنەکەت سوودی تێدا نییە. ئەگەر کاری تێدا نەبێت. دەمەوێ لەگەڵم بێیت مامە. لە هەموو شوێنێک خودا لەگەڵتدایە. سبحانە جل شأنه. بەڵام دەمەوێ لەگەڵم بی. ببیە مامۆستام و ڕێگای ڕاستم نیشان بدەی. من زۆر لە تۆ زیاتر پێویستم بە یەکێکە فێریشتم بکات و نەسیحەتم بکات. بڕۆ بە ئیزنی خودا بۆ شوێنی مەبەست بە سەرکەوتوویی. خەڵک پێویستیان بە یەکێکی وەکو تۆ هەیە مامە. زۆر کەسی لە من باشتر و زاناتر هەبوون و کوشتیان و نەیانهێشتن تا ئێستاش هەر دەیانکوژن. هیچ کاتێک واز لە کوشتن ناهێنن هەتاوەکو خودای گەورە بۆیان دیاری دەکات. هەی ئەمەوی چاک و پاک تۆ لە گوڵێکی پیرۆز دەچی لە ناو کۆمەڵێک دڕکدا شین بووی. قافلەکەی جەنابت ڕووی هەموو شتێکی بار کردووە و بە باشی ئاگەداری بە. بۆ دواجار ئەوەت پێ دەڵێمەوە، بە باشی ئاگاداریان بە. ئەوە. ئەوە کێیە؟ ئاگاداری ئەو شتانە بە کە هەڵیگرتووە، ئەوە ئەمانەتە. لە ڕۆژی قیامەتیش شەرمەزارییە و پەشیمانییە، تەنانەت ئەو کەسەی حەقی خۆی بداتێ. وە با بیبینێ ئەو کەسانەی ڕابردوو چیان بەسەر هات بە باشی چاودێریان بکە و ئەوە ئەمانەتێکی زۆر گەورەیە. من سوێندت دەدەم مامە. سوێندم مەدە و وە سوێندیش مەخۆ ئەگەر پەیمانیشت دا پشتگوێی مەخە. حەز دەکەم لەگەڵم بی گەورەم. ئەی چی لەمە ڕوماڵاتم بکەم کێ بەخێویان دەکا و ئاگاداریان دەبێ؟ تەنها چەند مەڕێکە و هیچی تر نییە. بیرە بەو کەسانەی کە خۆت دەتەوێت لەلایان بێت. ئایە من چۆن بزانم خزمەتیان دەکا بە باشی یان نا؟ یان وازیان لێ دەهێنێ بۆ گورگ کە بیانخوات و نەیانهێڵێ؟ لە پاشان خودای گەورە لێمان دەپرسێ کە چۆن دات بە کەسێک کە ئاگاداریان نەبووە و لە خودا ناترسێ؟ من چی بە خودا بڵێم ئەگەر بێت و من بە قسەی خودا و پێغەمبەر نەکەم؟ گوێت لە پێغەمبەری خودا نەبووە صلی اللە علیه وسلم، کلکم راع و کلکم مسئول عن رعیتی. صدق رسول اللە صلی اللە علیه وسلم. بۆ نەسیحەتەکانت خودا پاداشتی خێرت بداتەوە. خودا چاکە و شتی باشت پێ ببەخشێ ئەگەر کارەکان بە باشی بکەیت بڕۆ بۆ شوێنەکەت وە لە بیرت نەچێ بە کوڕەکەت بڵێی باپیرت عومەری کوڕی خەتاب فەرمووی وەڵاهی لو حفرت دابەت فی اقصی الارض لسوئل عنها عمر یوم القیامە خودا حافیزیت لێ دەکەم. بە باشی ئاگاداری کوڕەکەت بە. بەخێرو سەلامەت دەتبینمەوە ان شاء اللە. یەکەم شت کە گەیشتیە مصر لەبیرت نەچێ دوو رکاعەت نوێژ بکە لە یەکەم مزگەوت کە دروست کراوە لە مصر لە فستاد لە سەردەمی باپیری خێزانەکەت وە کوڕەکەت عومەری وە ئەمەوی صدق اللە العظیم. خودا دەرگای ڕەحمەتت لێ بکاتەوە هەی میرم. بەڵام من میر نیم گەورەم. تۆ میری و و باوکی بەڕێزیشت عەبدولعەزیز میری مصرە و باپیرەت مەڕوان بوو بە پێشەوای ئیمانداران و باپیریشت فارۆق عومەر پیاوێکی زۆر چاک بوو خدا لێ ڕازی بێ ئینشاءاللە و زۆر چاکەی لەگەڵ خەڵکی مصردا کردووە و لە سەردەمی عومەری کوڕی خەتابدا کرایەوە و ڕووناکی ئاینی ئیسلامیان بە تەواوی بڵاو کردەوە و هەر ئەو پیاوە چاکە بوو کە یەکەم مزگەوتی دروست کرد عومەری کوڕی عاس خدای گەورەی لێی خۆش بێ زۆربەی کاتەکان لە مزگەوت بوو و منیش زۆر جاران لەگەڵی دانیشتووم بەڕاستی پیاوێکی مەزن بوو ئەو برادری پێغەمبەر بوو سەڵ الله عليه وسلم ئەو منی فێر کردووە من هیچ شتێکم نەدەزانی لە هەمووی خێرتر کە فێری کردم کتێبی خودای گەورە و سوننەتەکانی پێغەمبەری خودا صلی اللە علیه وسلم. علیە الصلوة والسلام ئایا باپیری منت بینیوە؟ تۆ مەبەستت کامیانە؟ عومەر خودای گەورە لێی ڕازی بێ یان مەڕوانی لە خودا ترس دەڵێ ها؟ ئێ مەبەستم باپیرم عومەری کوڕی خەتاب. زۆر باشی کرد کە ئەو کەسەی ناوی تۆی نا عومەر بە ناوی باپیرتەوە هەی جمکی عومەر. ئایا بۆ دەچم؟ لە خودای گەورە داوا دەکەم ببی بە عومەرێکی باش و تەواو ئەی لقێک لە بنەماڵەی عومەری کوڕی خەتاب. نامەیەک لە دیمەشقەوە هاتووە گەورەم. نامەیەکی خێر و مژدەیەکی خۆش ان شاء اللە با بێتە ژوورەوە. فەرموو. سڵاوی خوات لێ بێ ئەی ئەمیری میسڕ و ئەمیری ئەفریقیا. وعلیکم السلام ورحمە اللە وبرکاته چیە نامەی خێر پێ شوعەیب. گەورەم پێشەوای ئیمانداران مەڕوانی کوڕی حەکەم دەیەوێ بە زووترین کات جەنابت ببینێ. پێشەوە ئیمانداران گەورەی من پێشەوەی ئیمانداران ئەو ناساغە خوا شفای بدا ئینشاءاللە زوو پێی بگە بەر لەوەی بۆچی ئەو ڕەوشتە ناشیرنە بەکاردێنیت و لە بنجوێن پستە پست دەکەی گەورەی ئیمانداران هیچ مەبەستێکم نەبوو تە ناویستم مزگێنیت بدەمێ مزجێنی نەساخی میری ئیماندارانم بۆ دەهێنی ها ساغ و سەلامە دیکا پێشەوە ئیمان بۆ دەرێ بۆ دەرێ تا خۆم داوا دەکەمەوە فەرمانتە گەورەی ئیماندار. ئاگاداری کوڕەکەمان بە هەی دایکی عومەر. خوا تەمەنت درێژ بکا و بۆ من و ئەو کوڕەت بهێڵێتەوە. چی لە من دەشاریتەوە جگە لە کارە تایبەتیەکانت؟ تۆ مێردمی، باوکی کوڕەکەمی. باوکم داوا دەکات بەپەلە بیبینم لە دیمەشق. سەلامەتە ان شاء اللە بە سەلامەتی بڕۆیت و بێیتەوە خوا ئاگادارت بێ. کوڕەکەمان لە کوێیە؟ لەگەڵ مامۆستاکەی دانیشتووە. دەمەوێت بیبینم پێش سەفەرەکەم نەوەکو شتێک ڕووبدات. چییە دەڵێی تۆ بۆ شەڕ دەڕۆی؟ مردن لە هیچ شتێکی تر نییە لە شەڕ زیاتر. حاشا للە، بۆ هەموو چارەنووسێک شتێک نووسراوە. ئەگەر پێیان گوتی کوژراوە، یەکسەر لەگەڵ کوڕەکەدا بڕۆن بۆ ناو شار، با شوێن باپیری بکەوێت. عەبدوڵڵای کوڕی عومەر بۆ ئەوەی بە باشی ئایینی فێر بکات و و فێری شتی باشی بکات، هەڵسوکەوتی باپیری، عومەری کوڕی خەتتاب. هەر دەڕۆی دەڕۆی، با هەموومان بەیەکەوە بڕۆین بۆ شار، پاشان بگەڕێینەوە بۆ دیمەشق. من ناتوانم بچمە ناویەوە. چییە؟ ناتوانم بچمە ناو مەککە. ئایا چی ڕێت لێ دەگرێ، ئەی میری میسر و پەیمان پارێز و کوڕی مەڕوان، پێشەوای ئیمانداران؟ ئەو فیتنەیەی کە ئاگرەکەی لە هەموو شوێنێک هەڵگیرساوە. اعوذ باللە لە فیتنە و هۆکارەکانی. هەموو حیجاز لەژێر دەسەڵاتی عەبدوڵڵای کوڕی زوبەیردایە. و ناویشی لە خۆی ناوە جێنشینی پێشەوای ئیمانداران. لا حول ولا قووەتە الا باللە، جێنشینێک لە دیمەشق و ئەوەی تریان لە حیجاز. و سێیەمیان لە عێراق و چوارەمینیان لە خوراسان و شەشەم و حەوتەمیش لە هەموو هەرێمێک دەبێت. وشەی ئوممە دەرزی برد و کۆمەڵەکان جودا جودا بوون لە پاش کوشتنی حوسێن. بەڵکو لە پاش کوشتنی باپیرت عومەری کوڕی خەتتاب. هەی کچە زای عومەر و دایکی عومەری دووەم. نا نە یەکەم و نە دووەم واز لە هەموو کارەکان بێنە من دەمەوێ بڕۆینەوە بۆ گوند لەوێ خودا بپەرستین و شوانیەتی بکەین. وە دڵی زمان درێژەکانی پێ خۆش دەکەی. هیچ شتێک بەلامەوە گرینگ نیە خەڵکی با قسە بکەن بەڵام ئەوەی لەلام گرینگە کە خۆم و کوڕەکەم و باوکی کوڕەکەمە لە فیتنە و ئاژاوە ڕزگاریان بکەم. نەک بواسێنان لەم کارە کارێک بکەین بۆ کوژاندنەوەی ئەم فیتنەیە. ئێ چیت لە دەست دێ بیکە. با بزانم ئەو کاتەی کە من چووم بۆ دیمەشق لەسەر داوای باوکم. باشە تۆ هیچ شتێک نابینی هەتا باوکت نەیبینێ و پێت نەڵێ؟ تەنها ئەو شتەی کە خودا لەسەری ڕازی نەبێ. ئەسپەکان جوتیان لێداوە خانمەکەم. ئەی پاسەوانەکەی لە کوێ بوو. هیچ گوناحێکی نیە دایکە. خێرا دکتۆرم بۆ بانگ بکەن. هیچ تاوانێکم نەکردووە. بڕوا بکە دەتخوشم بە خۆت و بە ئەسپەکەتەوە. شانسێکی ڕەش بۆ چارەنووسێکی ڕەش. دەنگێک چارەنووسی ڕەشە چارەنووسی زۆر ڕەشە ئێوە شەوەکەتان ڕەشە و هەروەها ڕۆژەکەشتان ڕەشە ئێوە هەردووکتان دەکوژم بە ئەسپەکەتانەوە ئەسپەکەش ڕەنگی هەر ڕەشە دەمتان داخن ئەگەر نا من ناوم فەرتونەیە ناویشیان نییە وەزاح وازیان لێ بێنە بەسە بی بڕۆ وەزاح هەستن هەستن یەڵا بڕۆن لێرە دەی تۆ لێرە بڕۆ ئەوە بگرە دایکی نەسیب. ئەوە چیە عەسە؟ بۆ تۆو بۆ کوڕەکەت دیاریە لە لای دایکی عومەرەوە. دیاری؟ بەڵێ. کوڕە بۆ نەدێست ئەسپەکە زیاتری لێ بدا بەڵکم زیاترمان وەردەگرێت زوو بڕۆن پێشەوەی کە میرم سزاتان بدات چارەنووسێکی ڕەش بۆ شانسێکی سپی و دایکێکی نەزان خێر هەر خێرە کوڕم لە سەرەتا یان لە کۆتایی کوڕەکەم دە ئەوەندە جێل مەبە شعرێک بڵێ بەسەر ئەم پارەیەدا دڵخۆش مەبە تاوەکو میرم باوکی عومەر دەگەڕێتەوە ڕەنگە گەورەم لە من خۆش نەبێت کوڕە دەوز ئەی ئەم پارەیە چیە. هیچ کەسێک لێیان تێناگا یەکێکیان سزامان دەدا یەکێکیشیان لێمان دەبورێ ئەوەی تریشیان دیاریمان پێ دەبەخشێ بەلامەوە زۆر سەیرە. ئەو پێشهاتەت لە کوێ هێناوە ی کوڕی فەرتونە. لەو چاڵێ ئەسپەکە هەڵی کەندووە دایە گیان تێدەگەی. ئەگەر کوڕی من نەبوای ئێستا بە چاوم دەبردی بەڵام تۆ کارت هەیە. ئاگاداری خۆت بە هەی قەلە ڕەشی شاعیرەکان. ئەگەر بێتو عومەر لێم نەبورێ پێش ئەوەی باوکی بگەڕێتەوە فویل لشعر من بعدی. ڕەحمەتت لێبێ و خودا لێت ڕازی بێ هەی عومەری کوڕی خەتاب. خەونەکەت و سوارچاکیەکەت وا دیارە هەق بوو. وا پێ دەچێ کە ئەو هەقەش بێتە دی. چ خەوێک دەڵێی دایکە؟ کچەکەم. وەبزانم ئەو خەونەیە کە باپیرت عمەری کوڕی خەتاب لە خەوی دابینی و هەموو جارێک کە منداڵێکمان دەبوو باوکت بە تەواوی باسی لێوەی دەکرد. باشە ئەو خەونە چییە؟ کچی خۆم ڕۆژێک لە ڕۆژان باپیرت لە ناکاو لە خەو هەستا و ئەو ڕۆژە زۆر پەشۆکا بوو وتی ئەبێ بزانم ئەو کوڕە کێ لە هۆزی عمر لە دەموچاوی نیشانەیەک هەیە دنیا پڕ دەکات لە حەق و عەدالەت لە دوای ئەوەی کە پڕ بوو لە ناحەقی دایکە خودا گەورەیە داوا لە خودا بکە کوڕەکەمان چابکاتەوە. و لە دەسەڵاتداریدا لەسەر هەق بێ، لە خراپە بیپارێزێ و ڕاستگۆ و عەدالەت بێ لە ناو دووری ڕۆژهەڵات تا ڕۆژئاوا. کچی خۆم هەرچی خوا بیهێنێت هەر ئەوە ئەبێت. کوڕم عەبدولعەزیز زۆرت پێچوو لە میرنشینەکەت و ژن و منداڵەکانیشت بگەڕێوە بۆیان و داوای خێر و شەفاعەتیان بۆ بکە. هیچیان لە تۆ خۆشەویستر نین لە لام. دڵنیابە باوکی خۆشەویستم بەم حاڵەوە جێت ناهێڵم ئەی پێشەوای ئیمانداران. کوڕی خۆم. من لەو حاڵەدا داوا لە خودای گەورە دەکەم ئامانەتەکەم لێ وەربگرێتەوە. خودای گەورە شفات بۆ بێنێ باوکی عەبدولمەلیک. وە لە هەموو گوناحەکانیشت خۆش بێت ئیشەڵڵا هیچ ناخۆشیەک بەسەر نایە باوکە گیان تەنها چەند ڕۆژێکەوە دەگەڕێتەوە دۆخەکەی جاران دووبارە دادپەروەری بەرقەرار دەکەیتەوە ئەی پێشوە ئیمانداران سبحان من لا ظل إلا ظله فاستوصوا ببعدكم خيرا ئێوە برای یەکن، داواتان لێ دەکەم غەدر لە یەک مەکەن و هەروەها ئەو بەڵێنانە مەشکێنن کە بە منتان داوە، باوکی وەلید. معاذ اللە، بابە گیان. و تۆش باوکی عومەر. بۆ برایەکەت عەبدولمەلیک پاڵپشت و ڕێ نیشاندەر بە کە لە دوای ئەویش ڕەوشەکە کەوتە لای تۆ ئەوە ئەوسا بڕیارەکە بەدەست تۆ دەبێت کە دەسەڵات لە دوای خۆت بیسپێرە بە کوڕەکەمان وەلیدی کوڕی عەبدولمەلیک ئەگەر بینیت کە بۆ ئەم بابەتە دڵی برایەکانی ڕازی کرد پاشان پاشان بۆ کوڕەکەت عومەر ئەگەر بینیت کە کە باشترین کورتە وە دڵنیاشم هەروا دەبێت ئینشاء اللە. لە خودای گەورە داواکارم کە پاڵپشتی هەموومان بێت و وە لێمان ببورێت وە خودا بە گەورەی خۆی لە گوناحەکانمان خۆش بێت. هەموو شام هەڵبژاردنی ئەنجامدا جگە لە میسڕ ئەگەر پێشەوا ئیمانداران ڕێگەم پێ بدا، من لە بەیانیەوە دەڕۆم، بە کارەکەی خۆم هەڵدەستم. ئایا هیچ شتێک ڕێگر دەبێت لە پێش جەنابت کەوا تۆ ئەمڕۆ بڕۆیت ها، پیاو چاک؟ نەخێر. ئەی کێ دەڕوا بۆ عێراق؟ من دەڕۆم بۆ ئەوێ، ئەگەر میری ئیمانداران فەرمان بدا. نەخێر. دەتنێرم بۆ شوێنێک لە عێراق گرنگتر و باشتر بێت و تاوەکو سوودێکی زۆری پێ بگەیەنیت. بۆ هەر کوێیەک فڕێم دەدەی، من مردنیش فڕێ دەدەم بەبێ ئەوەی هیچ پەشیمان بم. پێش ئەوەی ئیمانداران ڕێگەم بدا، خۆم ئامادە بکەم بۆ ڕۆیشتن. فەرموو ئامانەتی خودا بی. تۆ! ئەگەر من دانیشتبم بە هیچ شێوەیەک پشتم تێ نەکەی. ئەوە لە بیر نەکەی. گەورەم من چاو و گوێی تۆم هەرچیەک فەرمان دەدەی و شمشێر و کەوانی دەستی تۆم ئەی پێشەوای ئیمانداران. ئەی دەزانی بۆ کوێ دەتنێرم؟ بۆ شاری پیرۆزی مەککە لەبەر ئەوەی کەوا من بیپارێزم؟ نەخێر هێشتا کە زووە باوکی یوسف. فەرمانتە ئەی پێشەوای ئیمانداران. ئەگەر ئاگر ببینی هەڵگیرساوە لەو شوێنەی کەوا تۆ لێی ڕاوەستاوی وە ئاگرێک ببینی لە ژێر خۆر هەڵگیرساوە لەو شوێنەی تۆ لێ ڕاوەستاوی چی دەکەی و کامیان دەکوژێنیتەوە؟ ئەو ئاگرەی لە ژێر قاچمدایە. دەمەوێت بەو ئاگرەی ژێر قاچیان دەست پێ بکەی و بە خوێنی خۆیان بیکوژێنیتەوە. حەجاج بمرێ و نەژیێت ئەگەر تەنها یەک کەس بهێڵمەوە لە یەک شەودا. گەورەم، کێن ئەوانە؟ ئەو کەسانە لە دەوروبەری کەسێکن، خالیدی کوڕی یەزیدی کوڕی موعاویە. باسی باپیرم بۆ بکە داپیرە. دەی بزانم کامیان کوڕی عەبدولعەزیزە. باپیرم عومەری کوری خەتاب. ئەدێ بۆم باس بکە دوێنێ چیت خوێندوە لە لای مەلاکەت ئەمڕۆ خوا نیعممەتی باران بەسەرمە توانیم هەموو قڕانی پیرۆز لەبەر بکەم خوا لێت ڕازی بێ و بت پارێزیە کوڕە خۆشەویستەکەم خەبەرم پێ گەیشت بە هاتنەوەی عەبدولعەزیز لە سەفەرەکەی. ها، بە ئەسپەکەم دەڕۆم بۆ لای و و پێشوازی لێ دەکەم. ڕاوەستە کوڕم، هێشتا دوورە لە دۆڵی حەوفە. وەرە ئێرە کوڕەکەم، تۆ هێشتا برینەکەوت چاک نەبووەتەوە. لەگەڵ داپیرەت بمێنەوە، حەز ناکەم باوکت بتبینێ پێش ئەوەی کە خۆم پێی نەڵێم. وەرە، وەرە کوڕەکەم، با باسی باپیرت بۆ بکەم، تۆ زۆر لە عومەری کوڕی خەتتاب دەچی. بەڕاستی تۆ زۆر لە باپیرت دەچی ئایا قورآانی پیرۆزی لەبەر کردووە؟ زۆر شکر بۆ خوددا تەنها ماوە لەگەڵ مەلاکەی فێری فرموودەکانی پێغەمبەر بێت لەکوێیە؟ لەگەڵ داپیرەی دانیشتووە. ئەی داپیری نەیزانیوە کە باوکی گەڕاوەتەوە لە سەفەرەکەی؟ دە با کوڕەکەم بۆ بنێرێ بیبینم و بمبینێت چییە دەڵێ حەز ناکات بیبینم. چۆن وا بە دایکم دەڵێی؟ وە تۆش باش دەزانی کە دایکم چەندە تۆی خۆش دەوێ و خەمی تۆیەتی بەڵام. چی لە من دەشاریتەوە؟ لە دوای من چی ڕووی داوە؟ هیچ شتێک. تەنها کوڕەکەمان یەک تۆزێک بریندار بووە. وتت چی؟ گوتم برینێکی بچووکە، بەڵام شوێنەکەی لە ناوچەوانی دیارە. لە ناوچەوانی؟ برینێک شوێنەکەی دەمێنێ لەسەر دەموچاوی. کەواتە ئەوە خەونەکەیەتی لە عومەری کوڕی خەتتاب ئازاترە. کەواتە خەونەکە بە خێر گەڕابووی باوکە عمر چەند دڵم پێت خۆشە کوڕەکەم ئازاترین کەس لە هۆزی ئومەیە هەی عمری دووەم عومەر، دەی بڕۆ بۆ لای داپیرەت. باوکی عومەر، واز لە کوڕەکەمان بێنە بۆ ئەم کارە. ئەی تۆ کوڕەکەت خۆش ناوێت؟ ئەی حەز ناکەی ببینی ڕۆژێک کوڕەکەت جێنشینی موسوڵمانان بێت؟ نەخێر، حەزیش ناکەم ببی بە میرێک لە دوورترین گوند بی لەم شارەدا. ئایا ئەگەر من جێنشین بم لە پاش براکەم عەبدولمەلیک پێشەوای ئیمانداران خودا تەمەن درێژی بکات ئایا کوڕەکەی من عومەر لە پاش من مستەحەق نییە بۆ جێنشینی؟ عەبدولعەزیز، بە ڕوخسارێکی تر گەڕایتەوە بۆ شام نەوەک ئەو ڕوخسارەی کە ڕۆی. ئەو ڕوخسارە نییە کە پەیمانم پێ دابوو. هەی کچە زای عومەر و دایکی عومەر، حوکمڕانی و دەسەڵات ئەمانەتێکە کە ئەویش باوکم پێی بەخشیم و ئاگاداری کردم ئاگام لە براکەم بێت عەبدولمەلیک. پاشان پەیمانەکەمان ئیمزا کرد لە پاش جێنشینی عەبدولمەلیک کوڕەکە عەبدولمەلیک دەبێت و لە پاش وەلیدی کوڕی عەبدولمەلیک عومەری کوڕم دەبێت دەی واز لە کوڕەکەمان بێنە با میرایەتی باو و باپیرانی بگرێتە دەست بئس المیراث و فیتنە و ئاژاوەی دنیا ئەگەر ئەو میراتە خانویەک بێ پڕ لە زێڕ و زیو وا لە خەڵک بکات شەڕ بکەن لەسەری و هیچ شتێک بۆ کەس بەجێ نەهێڵن و هیچ خەمی یەکتریان نەبێت و یارمەتی یەکتر نەدەن وما قتل عترة النبی علیه الصلاة والسلام الا التکارب علی هذا العرض الزائل ڕەحممان پێ بکە ڕەحم بە کوڕەکەت بکە خودا ڕەحمت پێ بکا. العلق دساس من شابهت أباها وجدها فما ظلمت ڕاوەستا چاوەڕێ کە باوکی عمر هێشتا تەواو نەبووم لە باسی کوڕەکەم لێم گەڕێ بڕۆمە دەرەوە بۆ لای خەڵک هەتا پرسیار لە حاڵیان بکەم و کارەکانیان بۆ جێبەجێ بکەم فإنها امارة وولاية ورعیە و سەیران نیە لەناو باخچەکانی حەلوان و جولەکانی حوف گوڵەکەی ناو هۆزی عومەر بۆنەکەی بڵاو بۆوە زەوی نیلی عەزیم. واز لەو شتانە بێنە پێویستیمان بە کوڕەکەمانە. ئەو شتە چیە دەیەوێ بچێت بۆ لای براکانی بۆ مەدینەی منەوەڕە بۆ ئەوەی کارە ئاینیەکان و فەقێیەتیەکەی با وەکو پەیمانت پێدا یان پەیمانت بۆ ئەم شارە وای لێ کردی پەیمانی کوڕەکەت لە بیر بکەی. لەبیرم نەکردووە بەڵام ئەو شوێنە عومەری کوڕمان لە شاری مەدینە ژیانی لە مەترسیدایە